بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ دۆعاکانت قبول بن؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی لە نێوان بانگ و قامەتدا دوعا ڕەت ناکرێتەوە.